گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە بۆچی؟ لە بنەچەدا لە پشت وانەی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە فەلسەفەیەکی ڕیشەقۆڵ بوونی هەیە حەقیقەتە تاڵەکە لێرەدا ئەوەیە کە بەشێک لە فێرکار و مامۆسایانی بەڕێز کە ئەموانەیە لە زانکۆکانی کوردستاندا دەڵێنەوە ئاشنانین بە فەلسەفە پەروەردەیی و لە تەنکایی باسەکە تێگەیشتوون و لە کەناراوەکانیەوە وا دەکەن بۆیە شەسف ئەوەیە کەوانەکە بە شێنایی بەڕێ دەکرێت بگرە زۆر جاریش لە کۆڵ خۆیانی دەکەنەوە بەبێ ئەوەی شوێن پەنجەیەکی کارە لەسەر هۆش و هەستی قوتابی بەجێ بهێڵدرێت یاوە ئامانجە بپێکێن کەوانەکە لە پێناویدا داڕێژراوە یەکەم ئامانجیوانەکە بریتە لە چەسپاندن و چەقاندنی هێزی متمانە بەخۆبوون لە ناخی فێرخوازدا ئەم وانەیە دەبێت ئەو دەرفەتە بۆ فێرخوازی ئێمە بڕەخسێنێت کە گوزارشت لە خۆی بکات و بۆچوونەکانی دەرببڕێ و هۆشی بخاتە گەڕ بدوێت و قسە لەباری لایەنە جۆربەجۆرەکانی ژیانەوە بکات بەتایبەت لە کاتێکدا کە کەشی خێزان و کللتوری کۆمەڵگەی ئێمە هێندە هاندەر نییە بۆ ئەوەی تاک گوزارشی ڕاستەقینە لەوە بکات کە لە هێز و هەستیدا هەیە کلتوری کۆمەڵگەی ئێمە تا ڕیژەیەکی زۆر چەسپێنەرە. ئازادی قسەکردن تا ئێستاش لە نێو زۆرێک لە خانەوادی کوردیدا بوونێکی کزۆڵی هەیە. هەر لە زووەوە منداڵی ئێمە فێر دەکرێ کە وس بێت و وسێکی ئاقڵ و ژیکەڵەش بێت. نقەی لێوە نەیەت. کە کەمێک جەعێڵ بوو دەخل بە قسەی گەوران نەکات و تەنها گوێ لە مست و پابەند بێت. تاکی کورد لە کۆمەڵگەی خۆیدا وا پەروەردە دەکرێت کە بێدەنگ بێت، چونکە هێشتا زووە و زۆری ماوە تاوەکو عاڵی بێت لە دنیا کە چ باسە. کە لە ڕاستیدا ئەمە پاشخانێکی دیکتاتۆریانەی ڕامیاری لە پشتەوە هەیە. لە چینە ڕامیارییەکانی سەرەوەی کۆمەڵگەوە بووە بە کلتوری چەسپێنەر کە نابێت تاک لە سنووری گوێڕایەڵییەوە بچێتە دەرەوە و ببێتە کائینێکی قسەگۆ، خاوەنڕا و ڕەخنەگر یاخود خاوەندیدی سەربەخۆ. ڕامیاری لە کۆمەڵگەی ئێمەدا کەشێکی خوڵقاندووە کە تێیدا تاک تەنها وە دوای زۆرینە و ڕەشە خەڵک دەکەوێت، پابەند بە زمان و بێ ئیرادەیە. تەنهاوەی لێ چاوەڕوان دەکرێت کە لاساییکەرەوە و شوێنکەوتە بێت، نەک خۆی ویستەکانی بخاتەگەڕ و خاوەن بۆچوون و پڕۆژە و پلانی تایبەتی خۆی بێت. بۆیە تاکی بێدەنگ لە کۆمەڵگەی کوردی تاکێکی خۆشویستراوە. بێدەنگەکان ڕەنگی زۆرینەی کۆمەڵ پێک دەهێنن. ڕیزپەڕ و شاز نین. تاکێک وەک تووتی قسەی ئەم و ئەو بڵێتەوە. خۆی خاوەنی بیرکردنەوەی ڕەخنەگرانە نەبێت، کەرەستەی خاوە بۆ ئەوەی بەبێ سەرئێشە دەستەمۆ بکرێت. بۆیە لەم سۆنگەیەوە هەڵە نییە گەر بڵێم یا تەنانەت دەنگی خۆشی ببیستێت. وەم حاڵەتە دەستە و کۆمەڵیە هەم لێکەوتەی پەروەردەی خێزانیمانە و هەمیش لە ئەنجامی هەژموونی کاری ڕامیاریەوە کە بۆ مەبەستی بێدەنگکردنی دەنگی هەموو تاکەکان یەک دەخات و رێی ناهێڵێت. بەڵام وانەی گفتوگۆی زانستی لە بناغەوە ئەم چەسپاندنە زۆرەم لە یاتێک و پێک دەشکێنێ فێرخوازی بێدەنگ و کڕوکەپ وەگۆ دەهێنێت لە موانەیەدا دەنگی بێدەنگ و شەرمنەکان دەبیسترێت فێرخوازەکان بۆ چوونیان دەبێت و قسە دەکەن دەبنە خاوەنی گوتاری خۆیان بێگومانیش هەر کەسێک خاوەنی گوتاری خۆی بێت دیارە لە پێشدا خاوەنی بیری خۆی بووە ئەم وانەیە پاڵنەرێکی کاریگەرە بۆی کللتوری بێدەنگی لە ڕیشەکەش بکرێت ئەمەش بە لە قاندنی بەردی بێدەنگی لە پۆلدا بۆگەر پۆلەکانی دیکەش لە زانکۆکاندا لەو پۆلانە بن کە تەنها مامۆستای تێدا دەنگی مامۆستای تێدا دەبیسترێت بەو واتایەی کە ئەو پۆلانە بێدەنگ و مردۆخ و سستن. نابێ پۆلێک کەوانەیە گفتوگۆی زانستیی تێدا دەوترێتەوە، پۆلێک بێ دەنگ و بێگۆ بێت. وە ناشبێ پۆلێکی چەق مامۆستا بێت، بەڵکو دەبێ پۆلێکی چەق قوتابی بێ. دەبێت لەم پۆلەدا گوتار و ئاخاوتن ڕۆڵی هەرە بەرچاو بگێڕێت و دەبێت فێرخواز هان بدرێ تاسەی بێدەنگی بشکێنێت. بە جۆرێک کە کللتوری پۆلەکە کللتورێکی گزارشتکارانە بێت تا ئەو ڕادەیەی کە هەمووان خاوەن گزارشت و ویستی جوان و دەربڕین بن بۆیە نابێ فێرکار و مامۆسای وانەی گفت و گۆی زانستی بە هیچ کلۆجێک ڕێگە بدات فێرخوازی پۆل لە سەرەتا تا کۆتایی کۆرسەکە بە بێدەنگی و سستی و بێ بەشداری و بێبەش بمێنێتەوە بەڵکو دەبێت لە سەرەتاوە بە هێواشی و خۆشەکیانە هەنگاو بە هەنگاو هان بدرێت وردە وردە بێتە نێوکایی دواندنەوە و خاوەنی قسە و باسی خۆی بێت وانەی گفتوگۆی زانستی دەبێت درەختی متمانە بەخۆبوون لە خاکی دڵی قوتابیدا بڕوێنێت قوتابیش دەتوانێت بیر بکاتەوە بدوێ و پرۆژەی زانستیانەی خۆی هەبێت فێرخوازیش دەکرێت لە هەر ئان و ساتێکدا شوێنی مامۆستاکەی و وانە و سمینارێک وتەیەک شانۆیەک یا پرۆژەیەک تاقیکردنەوەیەکی زانستی پێشەنگا و پیشەوەرێک لە شوێنی مامۆساکەیدا پێشکەش بکات بۆ ئەم وانەیە وانەیەکی چەق قوتابیە کە قوتابی چەقی گرنگی پێدانە و ڕۆڵی سەرکی دەگەێت نەک تەنیا مامۆستا بەم بۆنەیەوە ئەگەر لە کۆمەڵگەدا تاکی چەپێنراو بوونی بەرجەستەی هەبێت کە لەگەڵ حامێ دەچێتە شامێ و تاکێکی بێزمان و بێویست و بێهستە و تاکێکە شەرمنۆکەیە چونکە لە ڕێگەی کللتورێکی شەرمن پەروەری و چەپێنەرەوە بەرهەم هاتووە ئەوا لە وانەی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕخنەگرانەدا ئەو تاکە هەلی لە بەردەمدا دەکرێتەوە کە لەو قەفەز و سندوقی شەرم و ترسە بێتە دەرەوە کە کللتور بۆی دروست کردووە ئەم تاکە هەن دەدرێت بەرەو کارایی بچێت و کەسایەتەکەی لە نشونماکردندا بێت وانەکە تەنها نمرەهێنان و دەرچوون لە تاقیکردنەوەدا نییە بەڵکو هەوڵێکە بۆ ئەوەی گۆڕانکاری بەسەر کەسایەتی ئەو تاکە بهێنرێت. ئەم کارە چۆن دەکرێت؟ لە ڕاستیدا ئەم تاکە گرنگی پێدەدرێت و دەخرێتە سەر تەختی شانۆ بۆەوەی قسە بکە و ڕۆڵ بگەڕێت. ئیدیا و چیدی تەماشاکار نابێ بەڵکو تەماشای دەکرێت. ئەو چیتر گوێگر نابێت بەڵکو گوێی لێ دەگیرێت. ئەو چیدی ڕۆڵی لەبەرچاو ناگێڕدرێت، بەڵکو خۆشی ڕۆڵ لە بەرچاوی فێرخوازان دەبینێت. بۆیە گەر بۆ تەنیا جارێکیش فێرخوازی ئێمە بێتە شوێن مامۆستا و بێتە قسەکار یا خاوەن پرۆژە و سمینارێک یا خاوەن بۆچوون و گفتار ئەوە بۆ هەمیشە ئەو متمانەیە دەدۆزێتەوە کە لە ژیانیدا بە دوایدا دەگەڕا و حەوجەی پێ بوو بۆیە بەستەڵەکی شەرم و مۆتەی بێدەنگی و چەتری ترس لەسەری دەشکێت و نامێنێت هێندەی منیش سەرنجم داوە کە فێرخوازی کورد لە وێنە گشتەکەیدا جۆرێکە لە مرۆڤ کە پێویستی زۆر بە هاندان و گەرمکردن و دەستخۆشانە هەیە و بە دەستخۆشی و هاندانیش زۆرجار کاری وا جوان دێتە بەرهەم کە پێشتر بە بیری مامۆسادا نەهاتبێت سروشتی شەرم و ترس وایە کە ئەم دوو هەستە حاڵەتی تەنیا یەکجارن و بۆ هەمیشە یەکجارن هەر هێندە یەکجار مرۆڤ بەسەر ئەم دوو هەستەدا زاڵ بوو ئیدی نایەنەوە واتە فێرخواز هەر هێندە یەکجار شەرمیشکاو هاتە نێو کایەی ڕاستەقینەی قسەکردنەوە یا ترسی ڕەویەوە و متمانەی بە خودی خۆی پەیدا کرد، ئیدی دەبێت بە کائینێکی کارا، بۆ هەمیشە دەکەوێتە سەر ڕەوڕەوەی فێربوونی خود چەق. من وەک هەمیشە لە دوای تەوابوونی وتنەوەی هەر کۆرسێکی زانکۆیدا فیدباک هەڵوەستەوەڵام لە فێرخوازەکانم وەردەگرم زۆرێک لە فێرخوازەکانم زۆربەی جارەوەیان لە نێو کاغەزی هەڵوەستەوەڵامەکەدا نووسیوە کە گەورەترین خاڵی ئەرێنی شێوازی وانەوتنەوەی من بریتی بووە لە ڕۆعیەتی دەستخۆشانەکردن و هاندانی قوتابی. و ئاماژەشیان بەوە کردووە کە گەر هیچ شتێک لەو وانەیەدا فێر نەبووبن، بە لای کەمەوە ئەوە فێربوونە کە ئیدی ترس و شەرم لە زانین فڕێ بدەن و لە قەفەزی متبوون بێنە دەرەوە و بە بوێرییەوە بتوانن گوزارشت بکەن. ئینجا زۆرێکیشیان ئاماژەیان بەوە داوە کە ئەم وانەیە هێندە متمانەی لە دڵی ئەواندا چەقاندووە کە بۆ هەر کایەیەکی دیکەی ئەکادیمی یان ژیانیش خاوەنی دڵنیایی و متمانەن و دەتوانن ڕۆڵی خۆیانی لێ تاو بدەن. چی وا دەکات فێرخواز شەرم بگرێت؟ تیۆرێکی زانستی زمانەوانی لەبارەی فێربوونی زمانی دووهەم هەیە بە ناوی بێژینگە کارتێکەرەکان کە زانایەکی زمانناسی ئەمریکی بە ناوی ستیڤن کراشن داهشتووە ئەم زانایە کە لە زانکۆی کالیفۆرنیای باشوور مامۆستایە خاوەنی زیاتر لە سەد دانە پەرتوک و بڵاوکراوەی شێوەی وتاری ئەکادیمیا لەبارەی هونەر و ئاستەنگ و تەکنیک و ڕێگە و ڕێبازەکانی فێربوونی زمانی دووەم لە پاڵ زمانی دایک و بۆ ئەم مەبەستە چەمکی بێژینگە کارتێکەرەکان بەکاردەهێنێت ئەو پێی وایە کە بۆ هەر فێرخوازێک هۆکارێکی تایبەت بەخۆی هەیە کە ئاستی متمانە بەخۆبوونی لە ڕووڵاواز دەکات و دەبێتە ڕێگر و ئاستەنگ لە بەردەم ئەوەی کە بە متمانە بەخۆبوونەوە گزارش لە خۆی بکات وای لێ دەکات کە بە زەحمت بتوانێت بە زمانی دووهام کە زمانێکی نوێیە فێر ببێت و قسە بکات ئەو ئاستەنگ و ڕێگرانە بریتین لە ئەزمونێکی تاڵ لە ڕابردوودا یاخود بیرەوەریەکی چەپێن و ناخ ئازاردەر کە وای لێ کردوون بە چاوێکی ناڕەحەتیەوە بڕواننە ئەو زمانە و لی بسڵەمنەوە ئەو ئەزمون و بیرەوەریانە دەرونین جۆرێکن لە دەست و پێبەندکردن لە ناخی فێرخوازدا بۆیە ئەو ئاستەنگا دیوارێکی گەورەی ڕێگر دروست دەکات لە بەردەم توانای مێشکی فێرخوازەکە بۆ فێربوون و هەر هەوڵێکی مامۆستاکە کە دەیدات بۆ ئەوەی فێرخوازەکە بهێنێتە نێو کەشی فێربوونەوە هەتا ئەو دیوارە نەشکێنرێت فێرخواز توانستی ئەوەی نابێت گزارش لە خۆی بدات ئەم دیوارە فێرخواز لە کەناراوی نەتوانیندا دەهێڵێتەوە و ڕێگرە لە بەردەم ئەوەی کە فێرخوازەکە خۆی بێتە نێو پرۆسی ڕاستەقینەی قسەکردنەوە بۆیە وەکو بێژنگەیەک وایە هەرچی زانستە و مامۆستاکەیە دەیهەوێت بە فێرخوازەکە بدات ڕایدەگرێت و پاڵفتەی دەدات ئەو بێژنگە کە وەکو دیوارێک کار لەسەر دەرونی فێرخواز دەکات یەکێکە لەمانەی خوارەوە یەکەم پاڵەپەستۆی دەرونی کە زۆر جار خۆی لە عراقکردن و شەرمنی سوور هەڵگەڕاندندا دەردەخات دووهام لاوازی متمانە بەخۆبوون متمانە بە خود بوون کە لە لەرزینی دەنگ و لەرزینی دەست و وەستان لە کاتی قسەکردندا خۆی دەردەخات شڵەژان و بارگرژی کە زۆربەی جار فێرخوازەکە هێڵە گشتیەکانی لێ تێک و پێکەڵ دەبێت و بیری دەچێتەوە کە دەیویست چی بڵێت یا ناوەڕۆک و جەوهری مەبەستەکەی خۆی لێون دەبێت بۆیە لە کاتی قسەکردندا لە ناخی خۆیدا دەپرسێت بۆچی من ئەوە ناڵێم کە دەمویست بێڵێم هەر بەڕاست من واچی دەڵێم ستیڤن ڕاکش جەخت لەسەر دوو شت دەکاتەوە وەکو چارەسەریە ئەم حاڵەتانەی سەرەوە بۆیە بۆ ڕوخاندنی ئەم دیوارە کە ئەو بێژنگە کارتێکەرانەی ناوی بردووە دوو دەرچەی چارەسەر بە گونجاو دەزانێت دەرچە یەکەم مامۆسای فێرکار لە کاتی قسەکردنی فێرخوازەکانی لە بری جەختکردنەوە لەسەر ڕاستکردنەوەی هەڵە ڕێزمانی و وشەسازی و گۆکردنەکانیان جەخت بکاتەوە لەسەر هاندانیان بەوەی قسە بکەن و بێدەنگ نەبن لەو بارەیەوە چاپۆشی بکات تا قۆناغ بە قۆناغ فێرخواز دێتە نێو کەشی وەرگرتن و دانەوەی وتەکان دووهەم، وێنەیەکی ئەرێنی بۆ هەر قوتابیەک لە بارەی خودی خۆیانەوە لە مێشکی خۆیان بکێشێت بەوەی کە ڕاهێنانیان پێبکات و ڕێنمایی بەردەوامیان پێبدات واتە بە زمانی بەرزکردنەوەی ورە بیان دوێنێت گەرچی ستیڤن ڕاکش لە بنچینەدا لە دووتوێی پرۆسی فێرکردنی زمانی دووەمدا ئەو تیۆرەی کردووە بەڵام دەشێت مامۆستای وانەی گفتوگۆی زانستی بە مەبەستی هاندان و ڕێگە خۆشکردنی فێرخوازەکانی لە پێشکەشکردنی سمینار و دیبەیت و توێژی زانستیانە و پرۆژەکانی دیکەی وانەکە ئەم فەلسەفەیە بخاتەگەڕ ڕەچاوی ئەوە بکات کە بۆ زۆرێک فێرخوازی ئێمە هێشتا ئەو دیوارە کارتێکەرە بوونێکی قایمی هەیە دەبێت پێشوەختا بشکێنرێت من لە دەستپێکی کۆرسی زانکۆیی وانەی گفتوگۆی زانستیدا بۆ هەردوو زانکۆی سەڵاحەددین و ئێشق لە پێناو هاندانی فێرخوازەکانم بۆ ئەوەی بەسەر ترس و شەرمدا زاڵ بن و وایان لێ بکەم ئارەزوومەندانە سمینار پێشکەش بکەن نموونەم بە زاڵبوون بەسەر ترسیان لە زیندەوەرێکی ترسێنەر وەکو مار هێناوەتەوە ئەمەی مرۆڤ ئێمەی مرۆڤ کاتێک دەتوانین بەسەر ترسە دەرونیەکانمان لە مار زاڵ ببین کە ئەزمونێکی ئەرێنی بۆ خۆمان دروست بکەین ئەزمونە نەرێنیەکانی ئێمەی مرۆ لەگەڵ ئەو زیندەوەرە لە خەیاڵی خۆماندا بسڕینەوە بۆم مەبەستە دەبێت هەوڵ بدەین مێشکی خۆمان بەوە ڕابهێنین کە جەخت لەسەر وێنەی ئەرێنی مار بکاتەوە، یاخود هەنگاو بە هەنگاو ئەزموونی کرداری ئەرێنی لەگەڵ ئەو زیندەوەرە دروست بکەین و لە مێشکی خۆماندا جێگیری بکەین. بۆ ئەم مەبەستە نموونەم بۆ فێرخوازەکانم هێناوەتەوە بە زانایەکی دەروونناسی ئەمریکی بە ناوی ئەلبەرت بەندورا کە تیۆرێکی هەیە بە ناوی لێبڕاوی خودی یاخود لێهاتوویی خودی، کە لەوێدا جەخت لەسەرەوە دەکاتەوە کە دەشێت هەر مرۆڤێک لە ڕێگەی دروستکردنی ئەزموون، ئەزموونێکی ئەرێنی لە هزری خۆیدا لەبارەی هەر بەربەست و سەختییەک، دەشێت ئەو بەربەست و سەختییە وەربچەرخێنێت بۆ وەدەستهێنان. ئەمەش لە ڕێگەی گۆڕینی شێوەی مامەڵەکانی خۆی لەگەڵ ئەو شتە. جا من بۆ فێرخوازەکانم ئەوەم شی دەکردەوە کە ئەگەر بە ڕاهێنان و خودپەروەردەکردن و خۆجۆشدان ئێمەی مرۆڤ بتوانین ترسەکانی نێو مێشکمان لە بارەی زیندەوەرێکی وەکو مار بگۆڕین بۆ حاڵەتی لەگەڵ ڕاهاتن ئەوە ڕەنگە بە تێپەڕی و بە تێپەڕینی کات بشێت ئێمە بتوانین لە نزیک ئەو ئاژەڵەدا بوەستین و وێنەشی لەگەڵ بگرین ئەگەر ترس لە ئاژەڵدا پەیوەندیدار بێت بە کۆنتترۆلکردنی جڵەوی وێنە نەرێنیەکان لە مێشکدا و گۆڕێنیان بە وێنەی ئەرێنی ئەوە ترس لە سمینار و دەرکەوتنیش کە پێی دەوترێ ترسان لە تەختی شانۆ هەر بە هەمان ڕێگە چارە دەڕەوێنرێتەوە بیری فێرخوازەکانی خۆمم هێناوەتەوە کە ترس پەیوەندیدار نییە بە بوونی شتەکە وەکو خۆی بەڵکو پەیوەندیدارە بە هەستەکانی ئێمەی مرۆڤ لەبارەی وێنەی شتەکە مێشکی ئێمە بۆ هەر شتێک کە دەیکەین وێنەیەک دەکێشێت هەروەکو نووسری بەڕیتانی ئەندریۆ ماتیۆ لە پەرتوکێکدا بە ناوی بەختەوەربوون لە ئێستادا جەختی لێ دەکاتەوە مشکی ناگایمان بە سروشی خۆی کار لەسەر زمانی وشە و وتە ناکات بەڵکو کار لەسەر زمانی وێنە دەکات بۆ هەر شتێک کە دەیکەین دەبێت وێنەیەک بدەین بە مێشک ئەویش لە کرداری ئاڵۆزکاوی و توێکاریدا ئیشی لەسەر دەکات و نۆژداری دەکات بۆی لە ژێر ڕۆژنایی ئەم تیۆرانەی سەرێ بۆ فێرخوازەکانی خۆم جەختم لەوە کردوتەوە کە ئەگەر هەست و بیرکردنەوامان لە هەمبەر پێشکەشکردنی سمینار لە ئەرکێکی قورسەوە وەربچەرخێنین بۆ چاڵاکییەکی بەچێژ و ئەو وێنەیە ئەرێنییە بدەین بە مێشکمان، ئەوا بەشێک بەسەر ترس و شەرمنیدا زاڵ دەبین و نیوەی ڕێگاکەشمان بڕیوە. فەلسەفەیەکی دیکەی وانەکە بریتییە لە وروژاندن، بەو واتایەی کە فێرکار بە ڕێوشوێن و میتۆدی هەمەجۆر لە توانایدایە هەیە هزر و مێشکی فێرخواز بە پرسیار بوروژێنێت و ڕایان بهێنێت کە لە بیرکردنەوەدا چاڵاک بن نەک حازرخۆری مشەخۆر چونکە حاڵەتی ئازرخۆری تەنها لە نان و بژێوی و ڕسقدا نییە بەڵکو لە مەعریفەتخوازی و زانستیشدا زۆرە مرۆڤ ئەگەر خۆی پێوە بگرێت دەبێتە بوونەوەرێکی ئازر وەرگری هەموو شت پێ قبول بوو ئەو کاتە مرۆڤ لە هەمبەر زانیاریدا تەنیا وەرگر دەبێت یا تەنها فکر قبول دەکات یا بۆچوونێک هەرز دەکات وەکو خۆی بەبێ ئەوەی مێشکی بخاتە جوڵە لەوەی کە ئاخۆ بۆچی وایە یا بۆچی وانە چۆن و لەبەرچی لە وەها حاڵەتێکدا مرۆڤ کە خۆی بەوە گرت کە مامۆستا وەڵامی هەموو پرسیارێکی بۆ بداتەوە یا هەموو زانیاریەکی بە ئامادەکراوی بخاتە بندەست ئەوە وەرگرێکی هێندە سست دەبێت کە ناچێت خۆی داخوازی زانیاری بکات یاوە دوای هزرێک وێڵ بێت یان چڵێکی زانست چنگ بخات بەڵکو دەبێت دەبێتە مشەخۆری حەزرخۆر مرۆڤی مشەخۆر لە بچووکترین و سادەترین حاڵەتیشدا توانستی وەبەرهێنان و بەرهەمهێنانی وشک دەبێت فێرخواز تەنها وەردەگرێت ئەمەش لە ڕێگەی پاروپێدان کە مامۆستا بۆی ئازر دەکات و دەیخاتە دەمیەوە ئەو هیچ کۆششێک لێرەدا ناکات کە خودی خۆی وەرگری زانست بێت و وە دوای دەستخستنی بکەوێت بەڵکو حازر بەدەست وەکو خۆراکێکی ئامادەکراو ئەو زانیاریە دێتە بەردەمی و لێی دەخوات. بەداخەوە بەشێکی بەرچاوی مامۆستایانی زانکۆ لە کوردستان لە ڕێگەی دووبارەکردنەوەی ئەم کللتورە بازنەیە فێرخوازەکانیان وا بەخووە گرتووە کە نەرێنی کە نەریتی ئەوە لە نێویاندا تەشەنە بکات کە چاویان لە مامۆستا بێت مەلزەمەیان بۆ کۆپی بکات یا چەند سلایدێکی پاوەرپۆینتیان بەسەر دابەش بکات یا دوو لاپەڕی پەرتووکێکیان بۆ کورت بکاتەوە بۆ دوو پاراگراف تەنانەت کاتێک بابەتەکە هێندە بەسانە دەکرێت کە قوتابی ئامادەنیە کە ئەم پار و ئاسانش قوت بدات کە مامۆستا دەیخاتە دەمیەوە بەڵکو هێشتا گلێ و گازەندەی ئەوە ئەوەی لێ دەبیسرێ کە بۆی لەبەر ناکرێت و گرانە و دەبێ کورتتر بکرێتەوە وانەی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە دەبێتە بڕیارێکی پتەو بێت لە دەرچوون لەم سندوقە سەپێنەرە